بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەی محەممەد بخوێنە بەناوی ئەو پەروەردگارەتەوە کە هەموو شتێکی دروست کردووە ئادەمیزادی لە چەند خانەیەکی هەڵواسرا و لە ناو منداڵداندا دروست کردووە بخوێنە لە کاتێکدا هەر پەروەردگاری تۆ بەخشندەیە ئەو زاتەیە کە بەهۆی قەڵەمەوە زانست و زانیاری فێرکردووە ئادەمیزادی فێری ئەو شتانە کردووە کە نەیزانیون نەخێر لەگەڵ ئەو هەموو چاکە و ڕێزەدا کە خوددا بەخشیوێتی بە ئینسان بەڕاستی خەڵکی هەر سەرکەشی دەکەن یاخی دەبن ستەم دەکەن لەبەرەوەی هەر ئادەمی زات هەستی کرد دەوڵەمەند و بێنیازە لە ڕووی ئابووری یا تەندروستی یا زانستی هەتا دوایە ئەوە فەرامۆش دەکات کە بێگومان سەرنجام گەڕانەوە هەر بۆ لای پەروەردگارتە و لەسەر کەش و یاخیەکان دەپرسێتەوە. باشە پێم بڵێ ئایا ئەو کەسەی کە فەرمان دەدات و ڕێگری دەکات لە بەندەیەکی خوددا کاتێک نوێش دەکات ئەیەگەر ئەو کەسەی قەدەخەی لێ دەکرێت لەسەر ڕێبازی هیدایەت و چاکە بێت یا فەرمان بە خوددا ناسی بکات ئەیەگەر کابرای خوددانە ناز بەرنمەی خوددا بە درۆ بزانێت و پشتی تێ بکات ئایا نەیزانیوە کە خوددا دەیبینێت و ئاگای لە گفتار و کردارەتی؟ نەخێر سوێن بە خودا ئەگەر کۆڵ نەدات و کۆتایی بە دژمنکاری نەهێنێت ئێمە پێشە سەری دەگرین بۆ دۆ زەخ چێشی دەکەین ئەو پێشە سرە درۆزنە تاوانکارە پێشە سەر جێگەی بیرکردنەوە و تێفکرانە ئینجاوازی لێ بهێنە با هاوڵ و هاوبیر و باوەڕانی بانگ بکات و کۆیان بکاتەوە بۆ دژایەتی ئیمانداران ئێمەش فریشتەکانی کار بەدەستی دۆزەخی بۆ بانگ دەکەین تا تۆڵەی لێبسێن و لە دۆزەخ توندی بکەن نەخێر بە گوێ ئەو جۆرە کەسانە مەکە تۆ هەر سەرگەرمی نوێژ و سوش دەببە و بە بەندایەتی خۆت لە پەروەردگارت نزیک بکەرەوە